ئێمە بە شێوەیەک خوا ئەپەرستین وەک پێغەمەر کردوێتی عليه الصلاة والسلام نابێ لە خۆمانەوە عیبادەتێک بکەین ئەو عیبادەتە چۆن پێغەمەر کردوێتی عليه الصلاة والسلام نابێ لابین لە شکڵ و شێوازەکەی و لە زمانەکەی و لە مکانەکەی و لە قەدر و لە جنس و لە سەبەکەیە ئایا ئەوانە شەریک بۆ خوا قەرار دەدەن لە کاتێکا کەوا شتێک ئەنجام ئەدەن کە خوا ئیزنی نەداوە ئاوها بکرێت کەواتە تۆی مسلمان زۆر گرنگە لەسەر لە محەممەد ڕسول الله تێبگەی یعنی محەممەد ڕسوولی خوایە ئەو چۆن عیباەتی بۆ من هێنا منیش ئاوها ئەنجامی ئەدەم واتە پێویستە لەسەر بپرسی ئەو نێژە پێغەمەر چۆن کردوێتی عليه سڵات وسلام بگەڕێتەوە بۆ لای حەدیثەکانی پێغەمەر سەلات نەک بەم شێوەی کە لە دایک و باوکەوە بۆمان ماوەتەوە یان بە بەرچاوی خۆتەوە بینی خەڵک چۆن یەکە هەروەها زەکات و هەروەها ڕۆژ و هەروەها حەج و هەروەها هەموو عیباداتەکانت ئەوەی ئەمڕۆ کە لە حەدیث بیهێنیتە دەرەوە بە خەڵکی ڕابگەێنی لەبەر ئەوەی خەڵکی لەسەر حەدیث ناڕوە هەر عاداتی کۆن و دایە و باوە و باپیرانە لەگەڵ پێی ئەڵەی حەدیث وایە پێی سەیرە ئەڵێ چۆن وایە ئەوە ساڵەهای ساڵە ئاوها ئەکرێ ئەمە بۆ نەبووە ئێمە بەس پرسیار لەو خەڵکە ئەکەین ئەڵێن تۆ بۆ خۆت چوت ئەو عیبادەتە بخوێنیتەوە لە حەدیثی پێغەمەری خوا صلی الله علیه و آله وسلم بزانی چۆن ئەنجامی داوە پێغەمەری خوا عليه الصلاة والسلام ئەی فەرموو بە صحابەکانی صلوا كما رأيتموني أصلي چۆن من نوێژەکەم ئێوەش ئاوها بیکەن ئەو سەحابە بەڕێزانە سەیریان ئەکرد لەحظە بە لەحظە بزان چۆن دەست بەرز دەکاتەوە چی ئەخوێنێ چی ئەڵێ چۆنە تێ بۆ ڕکوع چۆنە تێ بۆ سجود تحیاتی چۆن خوێندووە حتا عبدوڵای کوڕی مەسعود دەڵێ چۆن قورآانی سێرەکردین ئەوەش تحیاتی سێرەکردین ئەم ڕۆشتە لە زۆربەی مسلمانان دوو پرسەرزام ئەو تحیاتە وەک عبدوڵای کوڕی مەسعود وایە کە لە بخاری ڕیوات کراوە ئەبێ ڕۆژێک هاتوویتە بەردەمی صحیحی بخاری بڵێ عەبدوڵای کوڕی مەسعود ڕزای خوای لێبێ کە تحیاتی فێری ئێمە کردووە لە پێغەمەری وەرگتووە سەل الله عليه وسلم ئایا تحیاتەکەی منی ژۆک ئەو وایە هەموو بەشەکانی تری نوێش هەموو بەشەکانی تری عیبادەت لەبەرەوە بێ ئاگادار بی کەلیمەی بدعا یعنی داهێنان لە دینە شتێک کە لە پێشدا نەبوو بێ لەسەر ئاستێکە کە لە دین داهێنرابێ بە بێ دەلیل هیچ بەڵگەیەکت نییە پێ ئەڵی کوا بەڵگەکەت ئەڵە وڵا هەروامان بیستووە هەروا کراوە ساڵەهای ساڵە هەروا هاتووە ئەوە بەڵگە نییە وەیە فەرمێ لە شەرعی خی تعالا علەمایانە فەرمونون تعریفی بداوەیە شتێک لە دین داهێنرابێ بەڵام دلیل و بەڵگەت بەدەستەوە نییە ئەمانەش بەڕاستی عقوبەکەیان زۆر گەورەیە باسمان کرد لە دەستی ڕابردووترا وتمان یەک لە گەورەترین عقوبەتەکانی ئەوەیە بێ بەشە بیلاوی کەوسەر ئەو ئاوە نانۆشی حتا خی تعالا ئەسووتێنێ لە جەهنم بەقەدەر ئەو بیدعانی کە کردوتە اینجا دەردەێنێتەوە ئەگەر بیدعەکەت بیدعەیەکی وا نەبێت کە کافری شت بکات چکە بیدعە لەسەر دوو بەشە بیدعەیە کافر دەکات ئەڵێن ئیبتیداع ئەگەر تەماشای کەین داهێنان لە دینا شتێکە طبعا لە عادات لە ناو ژیانی خۆمانە شتێکی ترە ئەوەی کە لە عادات بێ لە تەقالید بێ ئەوەی کە با بڵێن پەیوەست بە دنیاوە بێ بەس پەیوەست بە بەڕێوەبردننی دنیا بێ مەقصدمان ئەوەیە وەکو داهێنانی شتە نوێەکان لە سیارە و لە تەیارە و لە پاپۆڕ و ئەم شتانەمان مەبەز نیە ئاگادار بنها چکە زۆر کە زیە پانی ئەوایە ئەڵێ دەی مادام وایە بە کەوت پیس نان مەخۆ دەی بە کەر بچۆ بۆ سعودیە بۆ بۆ حیجاز بۆ حەجکردن بە کەروبار بڕۆ هەر وەکو زمانی زوو بکە ئەو هاو پێڵێ ئەمە غەڵەتام قسەیە شەرع ڕێگەی لێ نەگرتووی تۆ بڕۆی چی بکەی لە دین دابێ لە دنیا دابێنی لە دنیا بڕۆ بۆ خۆت وەکو چەند جارمان باس کردو ئومەت ئێمە ناتوانێت دەرزیەک دروستکە دەرزی بەس حاضرە لە دینەکەی دابێنێ داهێنان لە دینم بۆ کە کە حەرامە بەس ناتوانێت لەو دنیاە داهێنانێکم بۆ بکە لەوەرە بە هەموو کۆ ببینەوە بە کارگەیەکی دەرزی دروستکردن دروست بکەین نە ئەبێ لە سوینەوە بمان بێت نێدی ئین چین حەتی شتەکانمانە لە چینەوە هات خۆمان ناتوانین ئەو خەڵکە با ئێستا لەسەری واجب نەبووە بە ڕۆژی جەژن یا دوو ڕۆژ یا ڕۆژێ پێش جەژن هەر یەکەی بۆ هەر یەک لە ئەندامی سەر خێزانەکەی دو کیلۆنی و برنجێنێ یاخود هەر لێک لەو خواردنانی کە قوتن کاکشێن بۆ ئینسانی پێبژی نیسکە و نۆکە و ساوەرە و فاسۆلیا هەتی شتێک لەو بابەتانەیە ئێستا خواردنی غالیبی ئەو شار وڵاتەمان برنجە دو کیلۆنی بۆ هەر سەرێک دابنیان چوار مژۆک و باسمان کرد ئەو کاتە دەری ئەەکەیت و ئەیهێنی لە ڕۆژی تایبەتی ڕۆژی جەژنا دەفعەکەی هەی بە ماڵە سەقیت ئەمەیە سنت هەی بدعە مخالفەی ئەوە بکەیت بدعە مخالفەی سنتە جا تۆڵێ وڵا نەم بیستووە وڵا نەبووە وڵا ئەمن ئەوهامان نەبین ئەوە ئەوە ئەوە بەڕاستی مقصیرەتی خۆمانە نەهاتین تەماشا حەدیثکەین لە بڕۆن تەماشا حەدیثکەن بزان تایەتیان نە ئەوە بدعی زەکات ئەوە بدعی ڕۆژی جەژن بدعەکان شارەزا بزان نەهاتوە بە هیچ شێوەیەک لە حەدیثی پێغەمەر صلی الله عليه وسلم بڵێ کە هاتی بۆ ڕۆژی جەژن یەکێک با قورآن بخوێنێ ئاەت ئاەت کە لێ بۆ هەمووی بڵێ الله وەکبەر الله وەکبەر دەوەرە هەموو حەدیث بێنە بزانم شتیوا بینی زارە پێغەمە شتی وای کردو سەل الله عليه وسلم ئێمە ئەم جەژنە لێرە دانیش انشاءله دەی کاکە دوای نێژی بەیانی نێژمان کرد بڕۆنەوە بە ماڵەوە سونەتەکان ئەمەیە بڕۆن زەکاتی فطرەکەتان جێبەجێ بکەن دوایی وەرنەوە هەر کەس دابنیشێ هەر کەس بۆ خۆی دەنگ بەرکاتەوە بە الله ئەکبەر نەک هەر لێرەش بەڵکو کە لە ماڵ هاتە دەرەوە ئایا کاتی اللە اکبر کەیە علەما فەرموون هەر شەوی جەژن داهات بکە هەندێکیشان دەڵێن کە هاتی بۆ نوێژی جەژن بکە ئەوە دوو بۆ چوون هەرکانی چام بکەی واسع ان شاء الله المهم دەنگ بەرزەکەیتەوە یەکێک لە شتەکان ئەوەیە دەبێ بە زیکرەکە دەنگ بەرزکەیتەوە ئەوڕۆ پێی عیبە دانیشە لە ناو مزگۆ لەبەر خۆی الله اکبر الله بەس بۆ گۆرانی ئازایە دۆرەکەشی بۆ لێ باوەڵێ بۆشی هەڵپەڕێ ئەوە عەقڵی تەواو نییە ئەڵێ یعنی پێغەمەر ئێستا لە دنیا بێ بۆ خۆی وا کات صلی الله علیه وسلم بێت تۆ بۆ پێغەمەر بڵێ شێت والعیاذ بالله پاشان نهاتۆ دابنیشە دەی بیلال وەرە عەشەرێک ما بۆ بخەنێ بس لە دواتەوە الله اکبر الله اکبر کەین ئەوها نەبووە بڕۆن بۆ خۆتان بخوێنەوە تەحەدا هەر یەکێکەکەم یەک شتماوە بۆ بێنێ ئەی مامۆسام هەموو مەلایەوە هەموو ڕیشتیەوە هەموو چیە والله هەمووی لەبەرتی جبەکەی خۆیانیان دەرێناوە ئەگەر واش نییە بڕۆن تەحقیق بکەن بەس یەک خوێنەوارم بۆ بێنێ بڵێ شتێکی وا بوو لە زمانی پێغەمبەر و سەحابەیە صلی الله ئەی چی بکەین کەواتە لە پێشە باس سنەتەکە باس بکەین ئەڵێن لە جێژنی ڕەمەزان فەرقی هەیە لەگەڵ جێژنی قوربان لە جێژنی ڕەمەزان وەکووتمان هەر لە ئەوەی کە زانیت شەوی جەژنە ئەمە وەک وتمانە دێگەڵێ لە دوای مەغری بۆ دەستێکە حتاکەی هەتا ئەو کاتەی مامۆسا لە نوێش دەستەکە بە نوێژی جەژن تەواوی ترکۆتایەکی هات لە دوای نوێش نەما ئەڵا وەکبەر بە دەنگی بەرزکردن لەو ڕۆژەیە لە جەژنی ڕەمەزان کۆتاییتی هات هەندێکگەڵە نە لەو کاتێک کە دەیتە دەرەوە بۆ ماڵ بۆ نوێژی جەژن دانیشی بەس نوێژی جەژی لە کیۆکەین ها ئەوە جێکی تکەیە لە چی لەو سونەتانی کە شارراوەتەوە دەڵێ دەبێ بڕۆنە دەشتێک ئامەی ئەو خەڵکە هەمووی لەوێ کری ببینێ ئامەی ئەو خەڵکە هەمووی دانیشتن تەنانەت ژنان لە دوای پیاوانەوە تەنانەت ئەو ژنەی لە عادەتا بێ دەبێتە دەرەوە پێغەمەر ئەمری کردو سەڵ الله ئەبێ ئەو ڕۆژە ڕۆژی جەژنی مسلمانانە هەمووی بڕاتەوە دەشتە هەمووی لەوێ الله وەک بەرکە ئێستا واکرێ نەوەڵا ئێستاوا ناکرێ دێنە مزگەوت دەر کەس لە مزگەوتی خۆی باش بزانە ئەگەر ئەلەوێ نەما چی ڕوایە ئێمە لە مزگەوت دەڕۆینەوە دوایی بە پەلەپەل خەرەنا لەگەڵ خۆی سەمیوانێ دەی تەق تەق تەق کاگە دەشن تاجیرۆز ژن سەری ڕووتا پانتۆڵی لە پیاە میکیاجی کرد مشکیلەن یەکاکە بڕۆن تەوقە لەگەڵا بکەن جەژنە پیرۆزە ڕۆژی جەژنە کاکە ڕەمەزانەکەت هەمووی دانێ ها ئەو خەڵکەشی لێ بەسەری براکەم ئەمە یەکێکە لە بدعەکان لەبەرەوەی لە دەشت تا خەڵک هەمووی کۆ نابێتەوە یەکتری ببێنێ و یەکتری کە من تۆم بینی ئیتر چ ئێستاکە بێمەوە بۆ ماڵ و دیسان و بێمەوە بۆ ماڵەکە ئەو ڕۆشنەی بەیانیان مەوجود یا مەوجود نییە کۆمەڵ کۆمەڵ دەستە دەستە خەڵکی لە دەرگاکان دەدەن ئەوانی سکرێتێکگە دەستەکە تا پیرۆ دەستەکە نقڵێک گەڵێکن و سکرێتێک گەڵێکن و نازانم شیناتێک ئیتر خۆیکا بە ماڵ مارێ لە ماڵی ئافرە دێتە دەرەوە خۆی گۆڕیەوە بەو پەڕی تەواو فەنتازی بڕز نەزەری خۆتی لێ بکە وایە وانە هەمووی وایە بە زۆری و یاوانە واقعەکەم ڕواایە ئەم دیدعانا بێت تۆ شارەزابی نەیکەی ئەی چی بکەیت لە مزگەوکاتی دانیشتن یاخود لە دەشتێک کە تۆی دانیشتی هەموو اللە اکبر بە دەنگی بەرز کەن چاوەڕێ یەکتری مەکە و بڵێ تۆ هەرکەس بیڵێ هەرکەس بیڵێ حتا ئیمام یەت بۆ نوێشکردن کە هات بۆ نوێشکردن قەتەیەکەی اینجا تۆ ئێڵێ ماندووەبی ڕاوەستی تکایڵێ ئەوی ترێڵێ ئەوی هەمووی دەنگەکە بەرزە بێتەوە بە اللە اکبر هەموو مزگەوتەکە یا دەشتەکە ئەو لا ولا هەمووی بێ بە اللە اکبر چاوەڕێوە ناکەیت کە قورآانە بۆ بخێنی جا تۆ اللە اکبر کەی لە دوایەوە ئەوانە هەمووی بیدعی جەژنن وەکو وتمان بیدعە لە دنیاە ئەوە شتێکی مباحە بۆ خۆت شت دروستکە دنیا دروستکە بۆ خۆت شتدا بێنە بەڵام مەشروع بێ شتی مەشروع کە مخالفەی شەرعنەکە بەڵام لە دینە حرامە بە هیچ شێوەیەک لە خۆتەوە بەردێک نێتە سەر بەردێک لە دینە نابێت تۆ بەس ئەوەندەت لەسەرۆ لەسەر ئەو شەقامە ڕاستەی دین بڕۆ ئەو سراتە مستەقیمە بەبێ دەلیل حەرامە ئینجا شێوازەکەشی وەک پێغەمەر بێ صلی الله علیه وسلم ئەو چۆنی کردو تو ئاها بیکەی ئەو بدعانەی لە دینا ڕوئیان ئەبێتە بدعی کە لە دڵە اعتقادی واتە اعتقادی شتێکت هەبێ بە پێچەوانەی ئەوەی خوا پێغەمەری خواسەڵسم پێی ڕاگەیاندی وەکو چی بۆ نمونە خی تعالە باسی خۆی کردووە لە من دەستم هەیە یەد اللهی فوق ئایدیهم ئەوە نمونەیەک نمونەکان زۆر زۆرن ئایا دەستی خوا چۆنە مجموعەیەک هاتن لە مبتدعەکان لە بدعەچیەکان وتیان دەستی وەکو دەستی ئەمە وایە ئەو حرامە صحابە وای نەوت پێغەمە فڵسم وای بە صحابە نەوت فەرمی دەستێ نازانین چۆن و تەواو ناش بێ بڵێ دەستی نییە جەماعات دەگات نەبا بە دەستی نیە بۆی تۆ شتێک نێتە خەیاڵت هەر نیەتی ئەخواڵێ هەیەتی نەیوتۆیە دوڵڵە یەدوڵڵا یەعنی چی؟ دەستی خوا بەس نازانین چۆنە دەستی خوا تاو ئەڵی نازانم ئەزانم دەست بە معنای دەستە بەس نازانم دەستی خوا چۆن ئەوە یاعتیقادی پێغەمەر بووسەڵاو کۆمەڵێگاتن وتیان دەستی وەکو ئێمە وایە کۆمەڵێگاتن وتیان نەبا بە هەر دەستی نییە ئەو مەخسەدی قدرەتە قدرەتی هەیە باشە بۆ نەیوت قدرەت وڵی فەوق قدرەتی بۆ وای نەوت ئاەتەکە ها ئەگەر بە بەز لە یەک قدرەت وایە بابیتە قدرەت وڵی فەوق قدرەتی خوای تەعالا نازانێ ئێمە چیەکەین ئێمە خۆمان ئیشی خۆمانەکەین ئەگەر بزانێ کەواتە ئێمە بۆچێ عمل بکەین بۆ نێژوو ڕۆژوو بۆ خۆمان لە حرامەکان بپار مادەم خوا لە ئەزەلا لەسەر ئێمەی نووسیوە بەهشتی بین و جار نەمی بین ئیتر مێ بۆ ئیش و کار بکەین بۆ خۆمان لە خراپە دوورخین و چاکە بکەین ئەو خۆمان نایە دەست قەدەر هاتونکیان کەواتە خوا نازانێ نەخێر خوا نازانێ ئێمە چیەکەین ئێمە خۆمان ئیشی خۆمانەکەین ئەمە ینی زیفا لە خوا بکەن والعیاذ بالله لە نەتیجە ئەوە دەرکەوت کە ئەمانە ئەڵێن خوا جاهلە خوا نازانێ والعیاذ بالله ئەو قسەیە کوفرە خەتە دەستکاری شتەکان مەکە عقیدەکەت ئیمانەکەت وەک پێغەمە سەڵاوسم لەسەری بڕۆ لەسەر خەڵتێکی مستەقیم لەسەر ڕێگەیەکی ڕاست بەڵکو با پێتان بڵێن بۆ معلوماتتان زۆربەی ئەو قەبرانە بەڵکو زۆربەی زۆری ئەو قەبرانەی کاڵێن ئەمە هی عەلیە هی حەسەنە هی فلان پێغەمبەرە هی ئەوەیە درۆیە ها درۆیە شتیوان نییە زۆربەی پێغەمەران قبریان دیار نیە هەر دیار نییە سەحابەکان ئللاوی لە بەقیع دیارە خەڵک هاتن دینیان کرد بەچی بە قەبر پەرست داوای لێ بکە و هانای بۆ بەرە و یان زیادە و نوقسان لە عیبادەتێک زیادە و نوقسان لە عیبادەتێک تۆ نوێژی نیۆڕۆ چوارە وڵا کاکە با بیکەین بەستیان نابێت وڵا بای بیکەین بە پێنج ڕکات نابێت ئەو هەمووی داهێنانە لە دینە دەستکاری مەکە ڕەواتی بەکانت چەندێکە ئەوەندە ئەکەیت ڕاتیبەی پێش بەیانی دوور ساعتت هەیە ئەو دوو رکعاتە پێغەمبەر فەرمی علیه الصلاة والسلام هەر کەسێ بیکە لە هەستی دنیا و مافیها خێری زیاترە لای خوای تعالی دوو رکعاتە سنەتەکەی پێش بەیانی زەلامێک هەستێ بە کەیسی خۆی بڵێ وڵا کاکەم نیکەم بە شەش رکعات با خێرم زیاتر بگات نابێت دوود ئەڵێ ڕکعتا الفجر خير من الدنيا وما فيها شت زیاد مەکە لە دینا کەمیشی مەکەرەوە وەڵا با ڕەمەزان نیوەی بگرین کاکە با نیوەکەی تری نەگرین نابێت هەبێ وەکو خۆی کامل با حەج نەچین بۆ عرفە هەر لە مینا و مزدلفە بین و ساڵ نابێت یان تەخصیصی وەختێک بۆ عیبادت کە تۆ لەسەر ئابۆت تەخصیص و تایبەتمەند نەکراوە بڵێ من هەموو ڕۆژێ لە سعات دوان لە سعات دوانزەی مثلەن نیوەڕۆ یا لە سعات دوانزەی شەو یا لە سعات چوار هەموو کاتێ لەو کاتێ ئەو عیبادەتاکەم من پێ دەڵێن کوا دەلیل لەسەرەوەی کە تۆ لەو کاتێ ئاوێ بیکەیت ئەوەی کە کاتی بۆ دانراوە و کاتی نوێژەکان دانراوە کاتی ڕۆژی ڕەمەزان دانراوە کاتی فلانشت لە خۆتەوە عیباەتێک تەرخان مەکە بە کاتێکەوە لە لای خۆتەوە داد نابێت ئەو احتیفالاتانەی کاکرێ ئەو یادی مەولودی پێغەمەرە سەل الله عليه وسلم ئەو یادکردنەوەی بەدرە ئەو یادکردنەوەی فلاشتە ئەو یادکردنەوەی ئیسرامی عراجە ئەو یادکردنەوەی ئەوە وەرە بزانم پێغەمەر سەل الله عليه وسلم چی کردو ئای وای کردووە نەیوتەوە عیبادەیە تۆ گۆشت مەخۆ با چی نەکەی با بڵێن لە خوا نزیک بیتەوە یا زۆر شتی تر بۆ نمونە سۆفی و دەرێشەکان هاتن جلی صوفیان بۆیە پێوتراوە صوفی خۆی نسبەتی ئەوان بۆ صوفە یعنی خوری هاتون جلی نەرمونیانیان لە خۆیان حرام کرد زبر و تاڵ و ترشیان لە خۆیان کرد وڵا بە نعومەتی دنیا وەرنەگرین کێ بە تۆی دوا لە خۆتکە کوا لە دیناشتی وایە وەڵا نا من ژن ناهێنم با لە زەتی دنیا نەچێشم تۆ غەڵەتت کرد پێغەمبەر فەرمی صلی الله علیه و سلم بۆ صحابانی کەوان بۆ صحابەی کەوتمی ژنە فەرمووی ژن هێنان لە سنەتی من ئەوەی حەز لە سنەتی من نەکە لەسەر سنەتی من نییە هەمووتان نەزان پێغەمبەر صلی الله علیه و سلم کە وفاتی کرد نۆ خێزانی بەجێ لە هەموو کەسێکیش لە خواترز بووە بەس بەبێ عزر تۆ بەجێ بێڵی و تەرکی کەیت و وەڵا وا باشترێکە نەخێر غڵەتت کرد وا باشتر نییە بەڵکو دوا بڕاوە بی بەڵکو تۆ گەر ژنێنی مناڵت نابێت لە دوای خۆت ئەمەلەکەت هەمووی ڕاوەستێ ئەگەر لە لەزیەتی مناڵ نەبوونەوە یعنی مناڵت ئەگەر هەبێ ئەو مناڵت کە بە تەخوا بە ئیمان بوو هەر نێژ و عیبادە تێ بکە بۆ خۆش هێ نووسێ بۆ تۆژە نووسێ هەی دایک و باوڵ بۆ ئەو ئەو خێرە لە کیس خۆدەی زوڕێتەکەت هەتا ڕۆژی قیامەت یەک لەوانە بیدعەی ڕەفڵ ڕەفڵ چییە ڕافیضە ڕافیضە کێن ئەو ئێران و مالیکی جەماعەتی هەمووی ئەمانە پێوترێ پێیان مەڵن شیعە شیعە یعنی خۆشەویست و دۆست و یار من بەس پرسیار لێەوە کە بەوانە خۆشەویست و دۆستی یاری علی کوڕەبی طالبن نەوەله دوژمنی وڵا بەدەستی خۆیان کاتی خۆی کوشتیان و حسێنیشیان کوشت و ئەو ئومەتیان قڕ کرد دوایش بیریان کردە وەڵا کاکە با لە خۆمان بین ئەوە تا تا ئێستا لە خۆیان هێن ڕزگاریان نابێ هەر لە خۆیان هێن ئەڵێن حەقیەوەی غڵەتەی کە کردومان ئەو بیدعەیە لە کەلیمەی کە لە ڕفەوە هاتووە ڕفەز یعنی ڕفەزکردن بت وتایە ئەبوبەکر و عومەر ئەی ڕەز بکە نامانەوێ جا ئەوانە هەموویان وان ئێستا کیان هەیە لە ئێران و لە توران و لە فلان جێگا کە هەبێ پێی بڵێ ئەبوبەکر و عومەر بزان یەکێکیان ناوی ئەبوبەکرە یەک شیعەم بۆ گوێزەر نای ئەبوبەکر یەک یەکێکم بۆ گوێزەرەوە ناوی عومەر بێ یەکێکم بۆ گوێزەر ناوی عوسمان بێ هەیە یەکێکم بۆ دۆزەرۆ لە ئافرەتەکانیان ناوی عیسە بێت یەکێکم بۆ دۆزەرەوە ئەوە کوفرە ئەوە هەمووی کافرە بن پێ هەمووی لەبەرەوە هیچ گومانت نەبێ بە من مامۆستا کافرن ئەوان ئەرێ والله ئەوەشی گومانی لە کافر بوونیان هەبێ کافرە بێ بابزانی گومانت نەبێ لە کافر بوونیان ئەوە نازانی اعتقادیان چۆن ئەمانە ئەمانە سەرەتانی ئەومەتەن پیسایەتی ئەومەتەن پاگوونەوەیان نیە بە کوشتن نەبێوانە مەگەر خوا هیدایەتی لە هەزاران یەکی تیان با بگەڕێتەوە خۆش مستحیل نیە لای خوای تعالی بەڵام لە خوێنیانایە لە خوێنیان بڕۆ سە ساڵ قسەی بۆ بکە بەلایەوە ئەو ناخوا تۆ حەڵاڵی ماڵت خوێنت سەروەتت سامانت باشترین بەڵگە یەک مزگەوت یالی سونەم لە تاران بۆ بدۆزەرەوە یەک مزگەوتم بۆ بدۆزەرەوەی ئەلیسون یەک مزگەوت لە 2023 تا ئێستا لە ژیانێکاژی یەک ئەلیسونە با سەربەرکاتەوە ئەتوانن ئەی بۆ گەر ئەهلی سونە هەستێ و پارچە پارچەیان کاوەڵا و دنیا کاول بوو بەس ئەوان دنیا کاولکەن کاول ئەو مشکیلە نییە عقیدەکانیان دەڵێن ئەو قورآانە تەواو نییە ئەبوو بەکر و عمە خیانەتیان عوسمان خیانەتی لەو قورآانە کردووە سوورەتیان دروست کردووە لە قورآان بەناوی سوورەتی ولایەڵێ وجعلنا عليا وليا خۆیان دروستیان کردووە یعنی ئەوان هەمووی بەلعنە دەکەن هەمووی ئەڵێن داوێن پیس بوو ئەڵێ لە بەقەڕەیە کە هاتووە وتێتی نەڵە یامرکم من تەزبح و بەقەرە ئەم باسمان کرد لەو ڕۆژانە بەس بە هەمووتان بیبیستن سوورەتی بەقەرە بە ناوی بەقەرەوە ناوندراوە ئەو بەقەرەی ئەو مانگایی کە لە بەنی ئیسرائیل ئەمریان پێکراستەری ببڕن بیێن بە بەشێکی بەند بە مردوەکەی کە کابرای برازا مامەکەی خۆی کوشتبوو دوای وتبووی چێ کوشتێتی خۆی لێ وێڵ کردبوو ئەو بوو چوو بەلای پێغەمبەر موسی ئەمری کرد کەوا عەلەیهی سەڵات وسەلام لە مانگایەک بکوژن مانگاکە دوایی چیان لێکردەوە با باسی نەکەین پارچەیەکیان لە مردۆکەیا و زیندوو بۆ وتی برازاکەی خۆ منی کوشتووە ئەو بۆی کە میراتەکەی زوو بەرێ بەڵام دوای دەرکەوت کاوە کوشتێت بەخوا پێغەمەر لە ژیانە بە یەکە بە یەکانی من لێ کردەوە ئێستا چەندێک لەو کەسانە هەن چەندێک لەو کەسانە هەن چەندێک لەو جۆرە عقیدە بۆگەنە ئێستا عەزیان بەدەستەوەی و ماڵیان بەدەستەوەی ها ئەوە تا خۆتان نبینی بەچوی خۆتان نبین ئەمان لە ڕۆژێ لە ڕۆژان نەهاتون لەگەڵ کافریش بەجەنگ بێن ئللا لەگەڵ مسلمان و لەگەڵ سەحاب دژمنترین دژمنی سەرسەختیان سەحابێ خوا لە ناویان بەرێ باشە ئالی سنەیە کافر بڕۆ تاریخ بخوێنەرە بزانە ئەم ڕافیضانە ڕۆژە لە ڕۆژان لەگەڵ کافر جیهادیان کردووە شەڕیان کردووە گەورەترین دژمن لەلایەن سەلاحەدین ئەیوبیە چکە سەلاحەدین ئەوی دەوڵەتەکەی ئەوانی لە میسر تەخت و تاراستێکە ئێستەش ئەڵێن ئەڵێن بە هیچ شێوەیەک دەبڕۆ بە حەقی کورد با لە ئێرە بزانمە یا لە حیاتە ئەیا ڕقی لە تۆیە تۆ ئالی سنەی ئیتر هەندێک لە کەسان هاتون لەو لاو لەلا خۆیان کردو بەشی ئەو هاوارەکەن بە شیعاتی بە شیعاتی عقلی خۆیان تێگاوە ئەو لیاگەر بەڵام زۆربەی زۆری کورد بۆ خۆی الحمدلله وەکو ئیدعا دەکات تر خوا خۆی زانانی ئیدعاکەی دروستیانە خۆی و دینەکەی خۆی دەڵێ من هەلی سنم ئەوان ڕکان لە ئێمێ بەڵام کاتێک کە تۆ قورآن دەخوێنیتەوە بەو هەناسەیە و بەو دەمە و بەو یعنی لەفزەکەت کە کاتێک لەفزەکەت دێتە دەرەوە لەفزی تۆ ئەمە ئەم لێ و دەم و شتت مەخلوقە و گومانی تیانە سەوتەکەی تۆ مەخلوقە بەس ئەفلی قورآانی خۆیت على مەخلوق نییە اینجا لێرە علەمایان کەوتنە چی ئایا بڵێن لەفزەکەمان مەخلوق و قورآان خۆی مەخلوق نییە ئەوانە وتیان ئەم شتانش هەر باز مەکەن خۆتانی لێمێن ئەڵێ قورآان کەلامی خوای و لە خۆی هاتوو بۆ خۆی گەڕێتەوە هاتن بۆ نوێژی جەژن و شێوازی نوێژەکە و ئەو بابەتانی کە خەڵک بەم جۆرەی دەی با بەڕێەوە ئەوە بیدعەیە دەبێت لەسەر سونەت وەری بگری کە هاتی بۆ مزگەوت هەر کەس لە شوێنی خۆی الله اکبر الله اکبرەکە الله اکبر الله اکبر لا اله الا الله والله اکبر الله اکبر ولله الحمد چەند جۆرە الله اکبر گاتوە لە سنەیە سلمان وای وتوە ابن عباس وای وتوە عبدوای کوڕی مسعود وای وتوە هەر یەک بە شێوازی خۆی وەری بگرە و بیڵێنەوە دەنگ بەرزکەرەوە ئەو زیکرە جەماعیانی کە ئاکرێ لە مزگەوتا هەمووی بە یەک دەنگڵێ لا إله إلا الله لە دوای عسران و لە دوای عیشان و ئەو بابەتانە علەماڵێ و بدعەیە پێغەمبەر و صحابە ئەوهیان نەکردووە ئەوانە یەکێک بڵێ ئەو تا لە بخاری ابن عباس ئەڵێ ڕفعکردنی سەوت بەرزکردنی سەوت بە ذیکر لە زمانی پێغەمبەر بڵێن ڕاستە بەس وەرە تەماشای فەتح الباری کە ابن حجر ئەڵێ امامی شافعی نەوەوی ئەگەڕێتەوە لێ ئەڵێ فەرموویەتی ئیمام و مەموم هەمویان ئەبێ ذیکرەکان ذیکری دوای نوێژەکان ئەڵێن ئەبێ ئیخفای بکەن بیشارنەوە بۆ خۆ هەرکەس بۆ خۆ إلا ئەگەر بێت و پێویست بە فێربوون بکە ئەویش دەبێ ئەو کاتە هەمووی بیڵێ هەمووی هەمووی دەنگ بەرزکاتەوە صحابە هەمووی دەنگی بەرزەکردەوە ذیکرەکانی دوای نوێژ ئەمڕۆ هەمووی دەنگ بەرزەکاتەوە یەک بەس کەسێک بانوێژەکەیە چەند کەلیماتێک بە دەنگی بەرز ئەڵێ و تەوا ئەوەیە مەسەلەکە هیچی تر نییە ئەجینا لە زمانی پێغەمبەر فاصم دەنگ بەرز کردەوە ئەوە نەبووە هەمووی وتەتی سبحان الله سبحان الله سبحان الحمد لله الحمد لله الحمد لله الله اكبر الله بە دەنگی بەرز هەتا فێر بوو ابن عباس ئەڵێ ئەوە لە کاتی خۆی وابوو یعنی تا فێر بووین ئیمامی شافعی ئەڵێ کە فێر بوون دوایە کەس بۆ خۆیەوت واتە دەنگ بەرزکردن بە هەندێ زیکر بیدعەیە بە هەندێ زیکر سنەتە وەکو لەبیک اللهم لەبیکی بۆ حەج ڕۆیشتن و بۆ عمرە ڕۆیشتن دەبێت دەبێت دەنگی بەرز بیڵێ الله ئەکبەری جەژنەکان الله ئەکبەری بانگ قامەتکردن ئەمە هەمووی بە دەنگی بەرز دەکرێت بەزەوەی کە لە دوای نوێژەکانە بۆ خۆت هەرکەس بەدە ئەفکاری سەباح و مەسا لەو شوێنەی دەنگ بەرز دەکرێتەوە نایکەی گەوەرن کاک ئێستا نوێژی جەژن یەت انشاءالله لەو مزگەوتەیە هەمومان با دەنگ بەرزکەینەوە حتا ئیمام یەت نوێژەکەکە بەس یەکەس دەنگ بە سستی نەیڵێ ڕجاتان لەکەم ئەوە سنت بەزام لە ڕۆژا چۆنتان نەبین وزۆر الله أكبر الله أكبر لەبەر دەنگی خۆیەوە شەرمەکە دەنگ بەرزکاتەوە کە ئەوە لێرە تاکیدی لێکراوەتەوە